ڕازومیخین کە لە بێدەنگیەکە هیچ ناڕەحەت نەببوو و گەوەی وەڵامێکی دەستکەوتبێ کە ێویست پاڵپشتی لێ بکا وتی، ئەتوانم بڵێم زۆر خانەدانانە و لە هەموو ڕویەکیشەوە. ناستاسیا کە پێچو قسەکانی لە بەر دڵخۆش بێت و لەزەتی لێ ببینێ بە دەنگی بەرز وتی، ئەی حەیوان. ڕازومیخێن وتی کێشەکە لێرەدایە هاوڕێ. تۆ هەر لە سەرەتاوە نەتوانی تەگبیری کاری خۆت بکەی نابوو لەگەڵی داوابیت ئاخر وەگەڵێن ئەو ڕەوشتێکی زۆر سەیری هەیە چاکە دوای باس لە ڕەوشت و خویەکەین بەڵام چۆن ئەبێ کار بگاتە ڕادەیەک کە ئەو بتوانێ خواردنت لێ ببرێ یان بۆ نمونە ئەو پسوڵەیە بەڕاست تۆ شێت بوویت کە پسوڵە مۆرەکەی یا ئەو پرۆژەی ژنهێنانە ئەو کاتەی ناتالیا یگوروڤنای کچیکە هێشتا نەمردبوو، من هەموو شتێک ئەزانم. بەڕاستی ئەزانم ئەمە نوختەیەکی گرنگە و منیش کەرم. بمبوورە. بەڵام دەربارەی دەبەنگی، تۆ چۆنی بیر لێکەیتەوە هاوڕێ؟ ئەم بڕاسکوفیا پاڤلۆڤنایە لە یەکەم بینینیدا وا نایەتە بەرچاو کە دەبەنگ بێ، وایە؟ ڕاسکۆڵنیکۆف کە چاوی لە لایەکی تر بوو، بەڵام ئەیزانی واچاکە گفتوگۆکە نەبڕێ، بە لالوو تێکەوت هیوایە. ڕازومیخین لەو وەڵامگیرییە خۆشی هات و هاواری کرد و وتی، وایە، بەڵام ئاقڵیش نییە. بە تەواوی کەسایەتییەکی نائاسایی هەیە. بەڕاستی برا گیان من چاک سەری لێ دەرناکەم. باوەڕت هەبێ بێگومان تەمەنی چل ساڵە بێ. خۆی ئەڵێ سی و شەش ساڵم و هەقیشێتی سوێندت بۆ خۆم کە من دەربارەی ئەو زیاتر لە ڕووی ئەقلەوە داوەریەکەم لەباری سەرنجی میتافیزیکیەوە نێوان ئێمە هاوڕێ کۆمەڵە مەسلەیەک هاتە گۆڕێ کە زانستی جەبری تۆ هیچە بەڕاستی من هیچی لێ تێناگەم هەموو ئەمانە توڕەهاتن و لە کاتێک ئەو تۆ ئەبینەیەکەی تر خوێنکاری زانکۆنی تو لە دەرس و جلوبەرگ بێ بەشکراویت و کچەکەشی مردووە ئیتر هیچ پاساوێک نییە کە دەربەستیت بکات و ئاگای لێت بێ لە پرا ترسی لێ نیشت لە لایەکەوە تۆ خۆت گۆشەگیر کردو ناتەوێت پەیوەندەکەی جارانت هەبێ بۆیە ئەویش بیری لەوە کردۆتەوە کە لێرە دەرت بکا ماوەیەک بوو بیری لەمە کردەوە بەڵام گرێبەستەکە ڕایگرتبوو چونکە تۆ خۆت لەوە دڵنیا کردبوو کە دایکت پارەکە دا. ڕاسکۆڵنیکۆف بە دەنگی بەرز و ڕوون وتی، من لە ڕووی نابووتی خۆمەوە ئەوم وت، ئەگینا دایکم لەوەدایە بکەوێتە درۆزەکردن، من درۆمەکرد تا لە ئاپارتمانەکەدا داڵدەم بدەن و خواردنم بدەنێ. ڕازومیخین وتی، وایە. ئەمە کارێکی ژیرانە بوو، وەلا قسە لەوەیە کە لەم نێوانەدا جەنابی چبارف کە کەسایەتییەکی گرنگ و ڕاوێژکاری دادگایە هاتە ناوە، ئەگینا پاشانکە بەبێ ئەو هەرگیز بیری لە کاری وا نەئەکردەوە چونکە زۆر شەرمنە، بەڵام پیاوی دەوڵەمەند و ڕاوێژکار نازانێ شەرم چییە، بێگومان پێش هەر شتێک پرسیاری ئەوەی کردووە کە ئایا سەنەدەکانی دەزەکەوێ یان نا؟ دیارە وەڵامی بۆ ئەرێ دراوەتەوە. چونکە دایکێک لە ئارادایە کە لە سەد و بیست و پێنج ڕۆبلی مووچەی خۆی ئەگەر نانیش نەخوا ڕودیاه ڕزگارەکا خوشکێکیشی هەیە لەبەر خاتری براکەی ئامادەی کۆیلایەتی کردنە ئەم پشتی بەوان بەستوە تۆ بۆ ئەوەندە پەشۆکاویت هاوڕێ ئێستا من هەموو نهێنیەکانت دەزانم بێهودە نەبوو لەگەڵ پاشانگادا ئەو کاتەی پەیوەندیتان خۆش بوو دەردە دڵت بۆ کرد وەلێ ئێستا من لە ڕووی هاوڕێتیەوە پێ دەڵێم و ڕاستیشەکەم مرۆڤی خانەدان و بەهەست ڕاست و ڕەوان دەردی دڵی خۆیەکات و مرۆڤی زرنگ گوێی بۆ ئەگرێ و خۆراکەکەی ئەخوات و پاشانیش کەسەکە قوتەدا هەر بەم جۆرە پاشانگا سەنەدەکەی داوەتە چبارف و گەوەی ئەو پارەکەی دابێتێ ئەمیش داوای دانەوەی قەرزەکەی کرد و ئەم کارەی لا ئاسان بوو کە ئەمانەم هەموو زانی ویستم بە ویژدانێکی ئاسوودەوە تەزوە کارە باکەمی بۆ بنێرم وەلی لەم کاتەدا لە نێوان من و پاشانگادا گونجانێک دروست بوو بۆیە دەستورم دا هەموو کارەکە ڕابگرن واتە هەر لە سەرەتاوە من چوومە ژێرەوەی کە تۆ پارەکە ئەدەیتەوە من هاوڕێ بووم بە زامنی تۆ گوێت لێما چ بارفمان بان کرد دە ڕۆبڵمان لە مشتی ناو سەنەدەکەمان لێ سندەوە ئێستا بە شانازیەوە ئەی دەمەوە دەستت ئێستا بڕوان بە قسەت هەیە فەرم و بیگرە من وەک پێویست ئەبوو هەندێکی لێ بدڕێنم ڕازۆمیخین سەنەدەکەی خستە سەرمێزەکە ڕاسکۆڵنیکۆف سەیرێکی کرد و بێ ئەوەی هیچ بڵێ ڕووی لە دیوارەکە کرد بە جۆرێک کە ڕازومیخین تەنگە گرتی و دوای دەقیقەیەک وتی، هاوڕێ، پێچێت من جارێکی دی گەوج بووبێتم. من ئەمویست لەبیرت بەرمەوە. بەم چەنەبازیەم ئاسودەت بکەم کەچی لەوەچێت ئاگری توڕەبونتم خۆشتر کردبێ. ڕاسکۆڵنیکۆف دوای دەقیقەیەک بێدەنگی بێ ئەوەی ڕوی تێبکا وتی، تۆ ئەو کەسەی کە لە کاتی وڕێنەکردنەکەمدا نەم ئەناسیت؟ ڕازومیخین وتی، من بوم، تەنانەت بە هاتنی من تۆ ئاگات لە خۆت نەمایەوە، بە تایبەتی ئەو کاتەی کە زامی یوتوفم لەگەڵدا بو. ڕاسکۆڵینکۆف وتی، زامیتوف، سکرتێرەکە، بۆ؟ ڕاسکۆڵنیکۆف لە پڕێکدا ڕووی وەرگێڕا و چاوی لە ڕازومیخین بڕی. ڕازومیخین وتی چی بوو؟ بۆ ئەوەندە شپرزە بوویت؟ ئەو ئەیویست بتناسێ. خۆی ئەیویست چونکە زۆر جار لە باری تۆوە قسەمان کردووە ئاخر ئەگەر ئەمە نەبوایە ئەمتوانی لە کێوە ئەم هەموو شتە دەربارەی تۆ بزانم لاوێکی چاکە هاوڕێ زۆر چاکە هەڵبەتە لە بابەتی خۆی ئێستا هاوڕێی یەکترین و تا ڕادێک هەموو ڕۆژێک یەکتری ئەبینین ئاخر من گوێزاومەتەوە بۆ ئێرە نەتزانیوە تازە گوێزاومەتەوە، لەگەڵ ئەودا یەک دوو جار لیزاڤێتامان بینی. لیزاڤێتات لەبیرە؟ لیزاڤێتا ئیڤانۆڤنا؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی. ئایا من وڕێ نەمەکرد؟ ڕازومیخین وتی ئەی چۆن؟ هەر ئاگات لە خۆت نەبوو. ڕاسکۆڵنیکۆڤ وتی چی بەوت؟ ڕازومیخین وتی چیتە وت؟ مەعلومە وڕێ نەکەرچێڵێ. ئەی هاوڕێ، بۆ ئەوەی کاتمان بە فیڕۆ نەچێ با دەست بە کار بین. ڕازومیخین هەستا و کڵاوەکەی بەدەستەوە بوو. ڕاستکۆڵنیکۆڤ وتی ئاخر چی مەوت. ڕازومیخین وتی واز ناهێنیت. ناشێ لە ئاشکراکردنی نهێنیەک بترسی. خۆی هەموو کون و کەلەبەرەکانی بە دوای گۆرەیۆکان تا پشکنی ئەم گۆرەیوە گەنیلانەیەی دۆزیەوە بە دەستە بچووکەکانی خۆی کە بە گوڵاو شتبوونی و ئەنگوستیلیان تیا بوو پێشکەشی کردیت ئەوسا لەسەر خۆ لێت وەرگرت و بیست و چوار سەعاتی تەواو ئەم گۆرەویە پیسانت لە ناو دەستی خۆتدا ڕاگرت بە جۆرە گرتبووت کە کەس نەیەتوانی لێتی بسێنێتەوە. بێگومان ئێستا لە سوچێکی ژێر لێفەکەت دایە، هەندێک جاریش ڕیشوی پانتۆڵەکەت ئەویست چۆنیش ئەپاڕایتەوە، ئێمەیش ئەمانویست لەوە تێبگەین کامە ڕیشوت ئەویست، وەلێ هیچمان دەستگیر نەبوو. باشە با ئێستا بچینە سەر کارەکە. ئەمە سی و پێنج ڕۆبڵە، دە ڕۆبڵی لێ هەڵەگرم و دوای دوو سەعاتی تر بۆ دەهێنمەوە. هەر لەم سەرو بەندەیشدا هەواڵەکە بە زوسیڤموڤ ئەگەیەنم، هەرچەن ئەبوو ماوەیەک زۆر لەمەو پێشتر لێرە بوایە چونکە لە سات یانزەیش لای داوە، تۆیش ناستاسیا گیان کە من لێرە نەبم زیاتر سەر بدە بەڵکو شتێک بخواتەوە بیدەیتێ یا هەر شتێکی تر کە داوای بکە باشانگایش خۆم ئێستا هەموو شتێکی پێڵێم بە ئومێدی دیدار. ناستاسیا لە دوایە وتی. زۆری حەز لێبوو بزانێ ڕاز و میخین چی بە ژنە خاوەن ماڵەکە ئەڵێت چونکە دیار بوو کە ژنەکە تەواو شەیدای ڕاز و میخین ببوو. کە دەرگاکەی لەسەر پێوە دا نەخۆشەکە لێفەکەی لەسەر خۆی لادا و وەک شێت لە جێگاکە ڕاپەڕی. زۆر بە پەرۆش و بێ ئارامیەوە چاوەڕۆی ڕۆشتنی ئەو دوانە بوو تا یەکسەر دەست بداتە کار کردن. بەڵام بە چی؟ کام کار؟ وەک ئەوە وابوو کە بە دەستی ئەنقەست. کارەکەی لەبیر کردبێ. خوایە تەنیا شتێکم پێ بڵێ ئایا ئەمان ئاگاداری هەموو بەسەرهاتەکەن یا نەکو هێشتا نایزانن خۆگەر هەموو ئەیزان و بەسەر خۆیان دانایهێنن چۆن ڕەنگە و کاتەی ئەخەوم سەرکەنە سەرم و پاشان کتوپڕ هەموو بێنە قسە و بڵێن ئاگاداری هەموو شتێکین بەڵام هەر بە ئارەزوو خۆمان لێنەبان کردووە باش ئەو کاتە چی ڕوەدا ئەی ئەبێ ئێستا چی بکەم لەبیرم چوو پێچێ هەروە خۆم لەبیر خۆمم بردبێتەوە لە پرێکا فەرامۆشم کردبێت کەچی کەمێک لەمە بەر لە بیرم بوو ڕاستکۆڵنییکۆڤ لە ناوەڕاستی ژوورەکەدا ڕاوەستا بوو بە سەررسامیەکی ئازاراویەوە لە دەوروبەری خۆێڕوانی لە دەرگاکە نزیکەوتەوە کردەوە گوێی هەڵخست بەڵام دوایی ئەمە ئەو کارە نەبوو کە ئەبوو بیکا، لە پرێکدا وەک ئەوەی بیری کەوتبێتەوە خۆی گەیاندە ئەو گۆشەی ژوورەکە کە کونی دیوارەکەی لێ بوو، بە وردی کەوتە گەڕان دەستی نایە ناو کونەکە و تیایدا گەڕا، بەڵام ئەمەیش کارە سەرەکیەکە نەبوو، بەرەو لای زۆپاکە چوو، دەرگاکەی کردەوە بەناو خۆڵەمێشەکەی ناویدا کەوتە گەڕان. هەندێک لە ڕیشووی پانتۆڵەکەی و چەند لایەکی دڕاوی. وەک چۆن لە پێشدا لەوێ داینابوو هەر ئاوا مابوونەوە، کەواتە کەس نەیبینیون. ئەوسا کەوتە گەڕان بە دوای گۆرێویەکانیدا کە پێشتر ڕازومیخین لە بارێوە دوا. ڕاستە لێرەدا لەسەر قەنەفەکە کەوتۆتە ژێر لێفەکەوە بەڵام لەوساوە تا ئێستا ئەمەندە پیس و چڵکن بووە کە زامیتیف هیچ سەرنجی لێ نەداوە. ئا زامی توف مەرکەزی پۆلیس باشە بۆ ئەبێ منیان بۆ مەرکەزی پۆلیس بان کردبێ ئاگادارکردنەوەکەم کووە ئا من هەموو شتێکم تێکەڵ کردووە من پێشتر چووم بۆ مەرکەزەکە ئەو سا لە گۆرەیوەکانم ڕامام وەلی ئێستا ئێستا من نەخۆشم زامی توف بۆ هاتوتە ئێرە بۆ ڕازومیخین ئەیهێنێتە ئێرە ڕاسکۆڵنیکۆف دیسانەوە کەوتەوە ورتە ورت و بەبێ حاڵیەوە لەسەر قەنەفەکە دانیشتەوە ئەمەیان چییە؟ هەر و ڕێنەکەی جاران یان ڕاستیە لەوە چێت ئەمەیان بەڕاستی وابێ ئا هاتەوە بیرم هەڵاتن ئەبێت تا زوو هەڵێم ڕاستە ڕاستە ئەبێت هەڵێم بەڵێ بەڵام بۆ کوێ؟ جلەکانم کوان؟ چەکمەکانم نەماون، بردویانە و شاردویانەتەوە. من ئەزانم ئەمە پاڵتاوەکەمە. گوێیان پێ نەداوە. ئەمەیش پارەکە لەسەر مێزەکەیە. سوپاس بۆ خوا. ئەمەیش سەنەدەکەیە. پارەکە هەڵەگرم و ئەڕۆم. ئەڕۆم خانوویەکی تر ئەگرم. ئیتر نامدۆزنەوە. بەڵێ، بەڵام نووسینگەی ماڵ دۆزینەوە؟ ئەوانم دۆزنەوە ڕاز و میخین بەگیر دێنن وا چاکتر ڕابکەم بۆ شوێنێکی زۆر دوور بۆ ئەمریکا و بە گۆڕی باوکی هەمویانەوە سەنەدەکەشم لەوێ بە دەردێک مەخوا چیتر هەڵکرم ئەوان وازان نەخۆشم هەموو شتێکە زانن ئاغ بم توانایە بە پلیکانەکاندا بچوومایەتە خوارێ ئەی ئەگەر پاسەوانانی پۆلیس لێ بن چی بکەم؟ ئەی ئەمەیان چییە؟ پاشماوەی بیرەیە؟ نێو قاپە و ساردە؟ ڕاستکۆڵنییکۆف قاپەکە هێڵگر کە هێشتا پەرداخێک بیرەی تیاما بوو زۆر بە تاسوقەوە بە قومێک هەڵیدا لەوەیە کرد کە ئاگرەکەی سنگی پێ بکوژێنێتەوە وەلێ دەقیقەیەکی نەخایەن کە بیرەکە سەری گەرم کرد و تەزویەکی سوکەڵە و خۆش بە پشتیاگەڕا پاڵکەوت و لێفەکەی بەسەر خۆی داکێشا بیرۆکە نەخۆش و شپرزەکەی زیاتر لە جاران ئاڵۆسکا و زۆری نەبرد کەوتەوە نەوزدان، زۆر بە خۆشیەوە سەری خستە سەر سەرینەکە، توند لێفە نەرمە لۆکەییەکە کە لە باتی پاڵتاوە دڕاوەکەی جاران بەسەری خۆیدا دابوو بە خۆیەوە پێچا، لە سەرخۆ هەناسەی دا و ڕاسکۆڵنیکۆف لە دەنگی هاتنی یەکێک بۆ ژوورەکەی لە خەو هەستا چاوی کردەوە و ڕاز و میخینی بینی کە بە تەواوی دەرگاکەی کردبوو و لەبەر دەرگاکە دوو دڵ وەستا بوو کە ئایا بێتە ژوورەوەیان نا ڕاستکۆڵنیکۆف خێرا لەسەر جێگاکەی هەستا وا تەماشای ڕاز و میخێنی کرد ئەدوت ئەوێ شتێک بە بیرخۆی بێنێتەوە ڕاز و میخێنوتیها نەنووستویت؟ باشە منی شاتمەوە. ڕازومیخین ڕوو لە خوار و بانگ کرد وتی، ناستاسیا بوخچەکە بهێنە بۆ ئێرە. ئینجا ڕووی لە هاوڕێکەی کرد وتی، هەر ئێستا خەرجیەکەت بۆ یەکلای یەکەمەوە. ڕاسکۆڵنیکۆف بە نیگەرانیەوە سەیری ئەم لاو ئەو لای خۆی کرد و پرسی، سەعات چەندە؟ ڕازومیخین وتی، چاخەوتیت هاوڕێ. لە دەرەوە شەوە ڕەنگە سەعات شەش بێ زیاد لە شەش سەعات نوستویت. ڕاسکۆڵنیکۆڤ وتی خوایە چیاکەم؟ ڕازومیخین وتی دەی ئیدی چی بووە؟ چاکت کرد؟ بۆ چۆت پەلەیە؟ بەڵێنی هی ژوانەکەت هەیە؟ ئێستا هەموو کاتەکەمان بەدەستەوەیە من سێ سەعاتە چاوەڕێی تۆم دوو جار هاتم تۆ خەوتبوویت دوو جاریش چووم بۆ لای زوسیمۆف لەوێ نەبوو قەیدی نییە هەر دێت سەرەودەرەیەکی کارەکانی خۆشم کرد ئاخر ئەمڕۆ من ماڵم گوێزایەوە بە تەواوی گوێزام و ئێستا لەگەڵ ماممدا ژیم بەڕاست بە من ئێستا مامم هەیە لێگەڕێ لەعنەت لە شەیتان با بچینەوە سەرکار ناستاسیە گیان بخچەکە بێنە ئێستای بینم دەی هاوڕێ باری تەندروستی چۆنە ڕازوم خێن وتی هەموویم بۆ باس کردووی لە بیرت چووە؟ ڕاستکۆڵنییکۆف بیری پەرد بوو وە خەون ڕابردووی هاتەوە بەرچاو نەیەتوانی بە تەنیا هیچ بێنێتەوە یادی خۆی نیگایەکی بە پرسیاری لە ڕازومی خین گرت ڕازومی خینیش بەسەر سامیەوتی ها لە بیرت چۆتەوە؟ من ئەو سایژەم زانی کە هێشتا تۆ لەسەر خۆت نیت. بەڵام ئێستا دوای خەوەکە چاکتریت بەڕاستی وا دەرەکەوێت کە زۆر لە جاران باشتربی چاکترە با بچینەوە سەر کارەکە هەرێستا دێتەوە بیرت ئازیزی بەڕێز تەماشای ئێرە بکە بەدەم قسەکردنەوە بۆخچەکەی کردەوە کە پێچ و زۆری لامە بەس بێ ڕاز و میخێنوتی باوەڕ بکە هاوڕێ ئەم کارە ئەڵێی بەردێکە بەسەر دڵمەوە چونکە ئەبێت بۆ ئایندە ببیتە پیاو دەی با لێرەوە دەست پێ بکەین ئینجا لە ناو بوخچەکەەوە کلااوێکی جوانی تا ڕادەیەک ئاسایی و هەرزانی دەرهێناوتی ئەم کلااوە ئەبینیت با تاقی بکەینەوە ڕاستکۆڵ نیکۆڤ بە ناخۆشیەوە دەستی دا دواوتی دوایی دوایی ڕاز و مەخێنوتی نا هاوڕێ ڕودیا ئینکاری مەکە دوایی دوورەکەوێتەوە بێجگە لەوە ئەمشەو خەوم لێ ناکەوێت چونکە من هەر بە مەزەنە کڕیومە و نەمەزانی ئەندازە چەندە. کە کڵاوەکەی کردە سەری دەنگی سەرکەوتنی لێ هەستا. ڕازومیخین وتی ئەها هەرڵێ بۆ خۆت کراوە. کڵاو، هاوڕێ، یەکەمین پێویستیە لە پۆشاکدا. هەر خۆی جۆرێکە لە ناسنامە. ئەم پالمرستۆنە لە گۆشەیەکدا کڵاوێکی خڕی ڕەنگ کاڵەوە بووی ڕاسکۆڵنیکۆڤ کە نەتەزانی بۆ ناوی پالمرستۆنی لێنراوە دەرهێنا، یا ئەم دانە گەوهەرە، بڵێ بزانم ڕوتیە چەندم پێدا بێ باشە. کە بینی ڕاستکۆڵنییکۆف بێدەنگە ڕووی لە ناستاسیا کردووتی تۆ ئەڵێ چی ناستاسیا گیان ناستاسیا وەڵامی دایەوە بیسکوپیک باشە ڕازومیخین بە نابتلیەوە هاواری کردوتی بیست کوپیک گەوجە ئەمڕۆ تۆیش بە بیست کوپیک لە کڕین نایت هەشتا کوپیک بەڵێ ئەوش لە بەرەوەی کە بەکار هاتوو و ڕاست دەوێ من بەو مەرجەیش کڕیم ئەگەر کۆنت کرد بۆ ساڵی ئایندە کڵاوێکی ترت بە خۆڕایی ئەداتێ. بەخوا دە ئێستا وەک لە قوتابخانە ئەمانوت با بچینە سەر وڵاتە یەکگرتوەکانی ئەمریکا یانی بچینەوە سەر ئەسڵی کارەکە بەڵام پێشەکی با ئەوە بڵێم کە من شانازی بەو پانتۆڵەوەکەم کە کڕیومە ئەمەی وت و پانتۆڵێکی ڕانخۆڵەمێشی کە لە قوماشێکی ناسکی هاوینە دروست کرابوو خستە بەردەمی ڕاستکۆڵنییکۆف ڕازومی خێنوتی نەکونێک نەپڵێک ئەگەرچی بەکاریش هاتوو بەڵام زۆر چاکە هێلەکەکەیشی هەروایە و هاوڕەنگیە تەواو مۆدەیەتی بۆ بەکارهاتنەکەشی ڕاستە دەوێ وا چاکترە چونکە نەرمتر و گونجاوتر بووە بڕوانە ڕودیە بۆی کارت بەرەو پێش بچێ بەلای منەوە ئەوەندە بەسە هەمیشە ئاگات لە وەرزەکان بێ بۆ نمونە ئەگەر لە مانگی ڕێبەنداندا خۆراکی جیامارانت نەوێ ئەوە چەند ڕۆبلێک لە جزدانەکەتدا ئەمێنێتەوە ئەمەی شەروایە. ئێستا هاوینە و منیش شتی هاوینەم کڕی چونکە لە پاییزدا بێت قوماشی ئەستوورتر بکڕیت ئەوسایش ناچارە بی ئەوەی کڕیوتە تووڕی ئەدەیت بە تایبەتی تا ئەو کاتە ئەمانیش لە کەڵک ئەکەون ئیتر یا لەبەر زۆری و حەزکردن لە شتی تازە و جوان یا لەبەر جیرۆدەی ناوە دەیتۆ چەندە نرخی بۆ دانیت دوو ڕۆبڵ و 25 کوپیک بڕوانە من ئەمەیشم هەر بە هەمان ئەو مەرجە کڕی کە بۆ کڵاوەکەم دانابوو، واتە کە کۆنبوو پووە، ساڵی ئایندە بە بەلاش بۆ دەگۆڕێ. لە دووکانی فادایف هەر بەم شێوازە کڕین و فرۆشتن ئەنجامەدرێ، جارێک پارە بدەی بۆ هەموو تەمەنت بەسە، چونکە جاری تر سەرناکەیتەوە بەوێدا. دەی با بچینە سەر چەکمەکان بەلاتەوە چۆنن زۆر چاک دیارە کە بەکار هاتون بەڵام هێشتا کەڵکی دوو مانگی تریان پێوە ماوە چونکە بێگانە دروستی کردوون و جینەسەکەیشی هەرهی ئەوانە سکرتێری سەفاەتی ئینگلیس هەفتێک لەمە بەر لە بازار فرۆشتنی بە هەمویەوە شەش ڕۆژ لە پێیکردن وەلێ پێویستی بە پارە بوو نرخی ئەم ڕۆبلێک و پەنج کوپیکە نرخێکی گونجاوە ناستاسیا وتی بەڵام ڕەنگە بۆ پێی نەبێ ڕاز و مێخین وتی بۆ پێی نەبێ ئەی ئەمە چییە؟ بەدەم قسەکەی و ڕاز و مێخین تاکێک پێڵاوی کۆن کونکون و چرچ و لۆچ و قڕاوی ڕاستکۆڵنییکۆفی لە گیرفانی دەرهێناوتی من بە ئەندازەوە ڕۆشتوم لەبەر ئەم شتە سەیرەوە زانیومە ئەندازەی پێی چەندە هەموو کارەکە بە وردەکاریەوە ئەنجام دراوە بەڵام بۆ جلی ژێرەوە لەگەڵ ژنە خاوەن ماڵەکەدا ڕێکەوتم. وەرە. ئەمە سێ کراسی دەزوو کە بەشی سەرەوەی بە تەواوی مۆدێلی ئێستایە. بەم جۆرە. کڵاوەکە هەشتا کوپیک، دوو ڕۆبڵ و بیست و پێنج کوپیک، باقی پۆشاکەکانی تر، هەمووی ئەکاتە سێ ڕۆبڵ و پێنج کوپیک. ڕۆبڵێک و پێنج کوپیک پێڵاوەکە لەبەرئەوەی زۆر چاکن هەمووی ئەکاتە چوار ڕۆبڵ و پەنجا و پێنج کوپیک، پێنج ڕۆبڵیش جلەکانی ژێرەوە، بەم جۆرە هەمووی ئەکاتە نۆ ڕۆبڵ و پەنجا کوپیک، چل کوپیکیشم هێناوەتەوە لەگەڵ پێنج کوپیکی مسیدا ئەتدەمەوە، فەرموو وەریبگرە. بەم جۆرە ڕودیا تۆ لە بارەی جلوبەرگەوە تەواوسازیت چونکە بەلای منەوە پاڵتاوەکەت هێشتا باشە بەڵکو زۆر ئابرومەندانەیە هەموو ئەمانە لەبەرەوەی لە شار مەرک ڕیومانە گۆرەی و شتەکانی دی خۆت خلیان بژێرە 25 ڕۆبڵمان بۆ ماوەتەوە لەبارەی باشنکا و کرێی ژوورەکەتەوە نیگەران مەبە من قسەم تێداکردووە و تۆ ماوەی زۆرت لەبەردەستدایە دەی ئێستا هاوڕێ مۆڵەتم پێ بدە کراسەکەت بگۆڕم، چونکە گومانم لەوە نییە کە نەخۆشیەکەت تەنیا لە کراسەکەتەوە سەرچاوەی گرتووە. ڕاسکۆڵنیکۆف کە بە بێزاریەوە گوێی لە هەواڵی کڕینی شتومەکەکانی ڕازومیخین گرتبوو، ئەوی دایە دوا و وتی، لێم گەڕێ، نامەوێت. ڕازومیخین پێی داگرت و وتی. ئەوە هەر نابێت هاوڕێ. ئەی من پێڵاوم بۆچی دڕاندووە؟ پاشان ڕووی لە ناستاسیا کردوتی، ناستاسیا گیان شەرم مەکە، هاوکاریم بکە، ئا بەم جۆرە. هەرچەندە ڕاستکۆڵنییکۆف بەرگری کرد بەڵام ڕازومیخین کراسەکەی گۆڕی. ڕاستکۆڵنییکۆف خۆی دا بەسەر سەرینەکەدا و دوو دەقیقایەکی نەوت لەگەڵ خۆیدا بیریەکردەوە. ئەمە بەم زوانە دەست لە سەرم ناکاتەوە، پاشان چاوی لە دیوارەکە بڕی و وتی، بە کام پارە ئەم هەموو شتانەت کڕی؟ ڕازۆمیخێن وتی، کام پارە؟ سەیرە، بە پارەی خۆت، لەبیرتە کارمەندەکە لای فاخر و شینەوە هاتبوو، دایکت ناردبووی؟ یان ئەمەیشت فەرامۆش کردووە؟ دوای ئەوەی ماوەیەک بیری کردەوە، بە ڕوویەکی ترشەوە ڕاسکۆڵنیکۆف وتی، ئا، ئێستا بیرم کەوتەوە. ڕازومیخین برەوی هێنانەوە یەک و بە نیگەرانیەوە کەوتە سەیرکردنی. دەرگا کرایە و پیاوێکی باڵا بەرز و بە هەیکەل هاتە ژوورێ، پێیەچوو تا ڕادەیەک ڕاسکۆڵنیکۆف بیناسێ. ڕازومیخین بە خۆشیەوە هاواری لێ هەستا و وتی، زوسیموف، ئاخری هاتی!